ئەڵقەی پێنجەم. بەڵێ باوک و فەرزەندایەتی ئەو من تا ئەو کاتە هەر ئەوەندە بوو ئێستا وا بڕیاردراوە بچینە ژێر باڵی و لەگەڵیدا بژین نازانم مەسلەکە چۆن دەبێ بەڵام هەرچییەک بێت دەوروبەری شەقامی کێندگتن مایەی دڵکردنەوەیە بۆم چونکە بست بە بستی شارەزام. خۆ هەر نەبێ لە نۆروود ڕزگارم دەبێ. ئەو ڕۆژەی کە بڕیار بوو بدرێینەوە باوکم خراینە ناو عەرەبانەیەکی نانهێناوەوە و پیرە عەرەبانە هەتا بەردەم خانووی ژمارە دوو سەد و هەشتا و حەوت ی سەر شەقامی کینگدکتن تنگێک سەڵەف دەیتەقان. ئەم خانووە هەمان خانوو بوو کە جارەکە لە بەردەمیدا تووشی باوکم بوو. ئەو ئافرەتەی کە ئەو جارە لەگەڵیدا بینیم، دەرگای کردەوە. لێی دەباری. تەمی ماتی ڕووخساری داگرتبوو، لەگەڵ ئەوەشا ناشرین نەبوو. باڵا بەرز و بە هەیکەل. لێوەکانی نەختێ ئەستوور بوون، بەڵام چاوەکانی خەواڵ و ئاسکەیی بوون. بە تەمەن خۆی لە سی ساڵ دەدا. ناوی لویس بوو. وا دەرکەوت کە باوکم لە ماڵ نەبێ. بۆیە ئەو کابرایەی کە لەگەڵماندا بوو کاغەزێکی دەرهێنا و بە لویس ئیمزای کرد و لێی دا و ڕۆیشت و ئێمەی بۆ ئەو بەجێ هێشت. ئەویش بردینییە ژوورەوە و یەکسەر بۆ نهۆمی دووەم پێشمان کەوت و لەوێ کردینییە ژوورەوە. منداڵێکی بچووک لە ژوورەکەدا یاری دەکرد. تەمەنی هەر چوار ساڵێ دەبوو. بەڵام هەتا بڵێی جوان و ڕەزا سوو بوو ئەمە کوڕی لویز بوو واتە باوک برای من بوو. دیار بوو لەو دوو ژوورەدا دەژیان. ژوورەکەی پێشەوەیان ئەگەرچی پەنجەرەی گەورەی هەبوو هێشتا ناوەوەی هەر تاریک و قەبز بوو. هەموو شتەکان وەکو لویز خەمبار بوون. کاغەزەکانی قەد دیوارەکە، قەنەفەکان، ئەو ماسییە مۆمیاکراوەی ماسییەکی تری بە قەد خۆی قووت دابوو هەردووکیان پێکەوە لە ناو شووشەیەکا. دانرابوون، ئەوانە هەر هەموویان، هەموو خەمبار بوون. لە ژوورەکەی پشتەوەدا قەرەوێڵەیەکی بچووکی دانا تا من و سێدنی لەسەری بخەوین، بەڵام کە سێدنی پێشنیازی ئەوەی کرد لەسەر یەکێک لە قەنەفەکانی ژووری دانیشتن بنوێ، ژنە ڕووی تێکرد و وتی. کوێت پێ بووترێ ئەبێ لەوێ بنووی؟ هیچمان ورتەمان لێوە نەهات و سەیرێکی یەکترمان کرد وەکوو بڵێین ئەمە یەک، هەردووکمان وەکوو دوو پشیلە قونجمان دایەوە و چاومان بڕییە دەستی. ئەویش خەریک بوو سفرەی نانخواردنی لەسەر مێزەکە ڕادەخست. ڕووی کردە سێدنی و وتی. ئەگەر هی یارمەتیدانی، بڕۆ ئاگردانەکە پڕ کە لە خەڵووز. ئینجا ڕووی کردە من و وتی. تۆش بڕۆ بۆ ئەو دوکانەی تەنیشت وایت هارت و بایی شلینگێک گۆشت بکڕە. لە خوام دەبی سەر و سەکوتی ئەو و دیمەنی شوێنەکەم لەبەر چاو لاچێ. چونکە ترسێکێ نهێنی خەریک بوو بەرە بەرە دزایە دڵمەوە و خۆزگەی چوونەوەی نورودم دەخواست. ئەوەندەی پێنەچوو باوکم هاتەوە ماڵ و بە سۆزەوە بەخێرهاتنی لێک کردین. هەستم بەوە دەکرد کە جێگەیەکی تایبەتی لە دڵمدا هەیە، ئەگەرچی بەر لەوە، هەڵسوکەوتی باوک و فرزەندیمان پێکەوە نەبوو. کاتێک کە چووینە سەر سفرە بۆ نان خواردن، شێوەی نان خواردنی وا سرنجی ڕاکێشابووم، کە چاوم بۆ نەدروکێنرا و تا چەند ساڵ دوای ئەوە وەکو ئەو نانم دەخوارد. لویس خۆی بۆ نەگیرا و پێی وت. سیدنی لە قەڵەوێرەکەی ڕازی نییە. باوکیشم وتی، باشە، با لەسەر قەنەفەکەی ژوورەکەی ئەو دیبنوێ، چی تیایە؟ ئەم سەرکەوتنەی سێدنی بوو بە داخێک و چەزا بە دڵی لویسا کە هەرگیز لە دڵی دەرنەدەچوو. هەر بەو ڕقەوە پێی خوار دانایە یەکسەر لای باوکم گزیری دەکرد، بەڵام هەرگیز نە لە منی داوە و نە هەوڵی داوە لێم دا. ئەگەرچی لە دڵدا زۆرم ڕق لە چارەی دەبۆوە بەڵام هەمیشە لێی دەترسام. ئارەقخۆرێکی یەکجار بەلەسە بوو. کە سەرخۆش دەبوو هەر ئەوەندە بوو زەندەقم لێی نەدەچوو. لە خۆیەوە دەکەوتە پێکەنین بە کوڕەکەی و. ئەمیش جنێوی پێ دەدا. ئێستاش نازانم بۆچی هیچ هەستێکی خۆشویستنم بەرامبەر بە کوڕەکەی نەبوو، ئەگەرچی براشم بوو. هەرگیز بە بیرمدا نایەت جارێک دواندبێتم. سێدنی کەمتر گوێی دەدایە لویس، بەڵام من، نا. هەر لە قوتابخانەوە دەبوو یەکسەر بێمەوە ماڵ بۆ بەردەستی کردن. پاش ماوەیەک لویس ڕەهەندەی قوتابخانەی کێندگتن ڕۆدی کردین. ئەگەرچی ئەو لە دڵی خۆیدا ئەمەی بە جۆرە دوورخستنەوەیەک دانا، بەڵام بە لای ئێمەوە سەرکەوتنێک بوو، چونکە ئەوێ قەرەباڵغ بوو دەرفەتی خەمبەبادانی زۆر تێدا بوو. هەر کە لە ماڵ دەردەچووین و تێکەڵاوی لێشاوی قوتابی دەبووین، ئیتر خەمەکانمان دەبوون بە هەڵم و دەچوون بە ئاسماندا. لەبەر ئەمە ڕۆژانی شەممە کە زوو دەنێرراینەوە بۆ ماڵ، لە لای هەردووکمان تا بڵێی ناخۆش بوو، بە تایبەتی لای من. چونکە لویس هەموو ڕۆژەکەی بە خواردنەوە دەبردە سەر و دەبوو من هەموو ڕۆژەکە بە بەردەستی کردن و قاپ و قاچاخ شتن و زەوی سڕین و بێگاری جۆراوجۆر تەواو بکەم. ڕۆژێکیان خەریکی چەقۆ سڕینەوە بووم و ئەویش لەگەڵ ئافرەتێکی برادەریدا خەریکی خواردنەوە بوو، بەرەبەرە سەرخۆش بوو کەوتە مڕەمڕ. گوێم لێی بوو لە دەستی ئێمە سکاڵای بۆ میوانەکەی دەکرد کە گوایە ئێمە بووین بە بار بەسەریەوە. گوێم لێ بوو لویس دەیگوت. ئەمەیان باشترە بەڵام ئەوی تریان زۆڵ و سەگمەزە بە و ئەبێ بنێرێ بۆ قوتابخانەی ئیسلاحە لەوەش تاڵتر کوڕی چارلیس نییە. ئەمە لە پاشم لە ڕۆیشتنەی سێدنی لەلایەکەوە زۆر خەفەت باری کردم و لەلایەکی ترەوە زۆر ترساندمی و ئەو شەوە تا ماوەیەک لەسەر جێ هەر جینگڵم دەخوارد و خەو مێن دەکرد ئەو کاتە هێشتا هەر ساڵم تەواو نەکردبوو بەڵام خەفەتی دە ساڵی پیاوێکی حەفتا ساڵم پەچایە دڵمەوە زۆر لە شەوانی شەمە کاتێک کە هەوری خەم چۆکی بەسرم دادا دەدا دڵم دەگوشرا و تروسکاییم لێ دەبڕا ئەوە نەبێ جار جارە تیپە مۆسیقا و گۆرانی گەڕۆک بەبەر پەنجەرەکەدا تێدەپەڕین و دەیەها هەتی و تەواڵی شەڕەنگێز و کچی لاکۆڵانیان دەکەوتە دووە تیپەکە ئاوازی لادێیانەی خۆش خۆشی لێ دەدا و ئەوانیش بە چەپڵەڕێزان دەکەوتنە دوای و بۆیان دەوتەوە. ئەمە زۆری لە خەمی دڵم نەدەڕەواندەوە، بەڵام هەرچی چۆنێک بوو مایەی سەبووری بووبووم. مەیخانەیەک سێ دەرگا لەولای ماڵی ئێمەوە بوو. هەندێ جاریش لەوێوە پاش ئەوەی دایدەخست دوا پۆلی سەرخۆشی خڵتەی مەیخانەکە دەردەچوون و سێ و چوار بە لەقە لەق و لارە لارەوە دەڕۆیشتن و پێکەوە گۆرانییەکی پڕ سۆزی ئەو وەختەیان بە ئاوازێکی گریاناوییەوە دەوت. دەیانوت، بیکە بە خاتری ڕۆژانی ڕابردوو با دڵشکان بەس بێ، بە یادی جاران پێم بڵێ، هیچم لە دڵدا نەما و بەخشیتم. ژیان گەلێک کورتە بەرگەی زویربوون ناگرێ دڵان گەلێ لەوە ناسکترن کە بشکێنرێن با دەست لە دەستی یەک خینەوە و ببینەوە بەیار بەیادی جاران ببینەوە بەیار لەوانەیە لە مەبەستی گۆرانیەکە نەگەیشتبم بەڵام چونکە ئاوازەکەی وشەکانی لەگەڵ حاڵمدا دەگونجان وەکو منداڵێک لایە لایەی بۆ بکەی ئاوەها لەگەڵیاندا خەو دەبوومەوە و بەلادا دەهاتم زۆربەی شەوان ئەگەر هەموویان نەبێ سێدنی پاش ماڵ خەوتنێکی درەنگ دەهاتەوە و بێ خشپە یەکسەر ملی دەنا بۆ دۆڵابی خواردەمەنیەکە و هەرچی بەردەست بکەوتایە دەیماشیە و ئەم جاخۆی دەخزانە ناو جێیەکەیەوە ئەمە لە ویسی لە ئاین دەرکردبوو شەوێکیان ئەوەندەی خواردبەوە لالامووی دەکرد خۆی کرد بە ژوورەکەدا و نوێنەکانی بە توندی لە سەر سێدنی ڕاماڵی و پێی وت بڕواتە دەرەوە. بەڵام دیار بوو سێدنی خۆی بۆ ئامادە کردبوو، یەکسەر دەستی کرد بە ژێر سەرینەکەیدا و درەوشەیەکی تیژی درێژی دەرهێنا و وتی. ئازای وەرە پێشەوە، جا خۆت دەزانی چیت لێ ئەکەم. ئێ ئێ هەتیوە چڵکنە، ئەوە خەریکی بمکوژی؟ ئەرێ وەڵڵاهی ڕۆحت دەردەکەم. ئەی ئەی ناتکوژم، ئەی چ دەکەم چ؟ باشە باشە قەیناکە با چاپلن بێتەوە ئەو کاتە دوو قسەت لەگەڵاکەم. بەڵام میستەر چاپلن کەمتر بەوەدا دەگەیشت شەوان بکەوێتەوە ماڵ، بۆیە هەڕەشەکانی لویس وەکو بڵقی سەر ئاویان لێ دەهات. ڕۆژێکی شەممە لە قوتابخانە هاتمەوە دیم کەس لە ماڵ نییە. ژنی خاوەن خانووەکە وتی. لویس و کوڕەکەی لە دەرەوەن. سەرەتا پێم خۆش بوو، چونکە ئەمە مانای ئەوە بوو ئەو ڕۆژە بەر کاشیشتن و چەقۆ پاکردنەوە ناکەم. تا دەمەدەمی نیوەڕۆ هەر چاوم لە ڕێ بوو، دوای ئەوە بەرە بەرە دڵم کەوتە مەقۆ مەقۆ. لە دڵی خۆما وتم ئەمە لەوانەیە داوێک بێ بۆ دەرپەڕاندنم. کە کات گەیشتە نیوەڕۆیەکی درەنگ، یەکجاری دڵم کەوتە خەتەرە. خوایە! دەبێ چی ڕووی دابێ؟ ژوورەکەم زۆر بێ فەڕ و سامناک دەهاتە بەرچاو و بەرە بەرە خەریک بووم ترسم لێ دەنیشت، هێواش هێواش برسیەتی شتینی بۆ دەهێنام، کەوتمە مڵ و مۆش کردنی ناو دۆڵابەکە، بەڵام هیچم بەر لەب نەکەوت، ئیتر تاقەتم نەما. بۆیە لێم دا بۆ دەرەوە و ماوەیەک خۆم بە سەیرکردنی مەغازەکانەوە خەریک کرد، زگم لە برسا قۆڕەی دەهات، بە تایبەتی کە بە بەردەم دووکانی خواردەمەنی فرۆش و چێشتخانەکانا تێدەپەڕیم و بۆن و هاڵاوی خواردنم بەسەردا دەهات، هەر ئەوەندە بوو لە خۆم نەدەچوو درێژی نەکەینەوە. ماوەیەکی تریش بەو ناوەدا سوڕامەوە و خۆم خەری کرد تا شەو بەسەردا هات. ملی ڕێگام بەرەو ماڵ گرت و کە لە دەرگامدا کەس وەڵامی نەبوو، سەیرێکی ناوەوەی ماڵەکەم کرد، هیچ نیشانەیەکم بەرچاو نەکەوت کە کەس. لە ماڵ نەبێت. بە لۆژە لۆژ گەڕامەوە دواوە و چووم، لەو نزیکانە لە شوێنێک چیچکەم لێ کرد تا چاوم لە دەرگا بێت و ئەگەر کەسێکیان هاتنەوە ئاگادار بم. زۆری وی نەکێشا. بە تەواوی شەکەت بووم. زیاتر لەبارەی سێدنییەوە دڵم بێ قەرار بوو. شەقامەکە هێواش هێوا چۆڵ بوون و هاتوچۆکەر بە دەگمەن لە وێنە دەبینران. دوکانەکان یەکە یەکە چراکانیان کوژانەوە و دایان خست. یەک دوو دوکان نەبێ هەموو ڕۆیشتن. دنیا هەمووی کەوتە ناو دەریایەکی قوڵی بێدەنگییەوە و منیش ترسم لێ نیشت. زۆرم زگ بە خۆم سووتا. دیسانەوە سەرێکم کێشایەوە ناو ماڵەکە، کەچی هیچ. دەستم لە خواردن شتبوو، بۆیە هەر ئەوەم مەبەست بوو درزێک لە دەرگاکە بکرێتەوە و خۆم بخزێنمە ژوورەوە و یەکسەر بچمە ناو جێگەکە و لێی بنووم. دیم تارماییەک وا خەریکە بەرەو ئەوێ دێ کە لێم نزیک بۆ و سەیرەکەم لویسە و کوڕەکەشی چەند هەنگاوێک لە بەردەمیەوە ڕادەکا. سەرم سوڕما چونکە بە تەواوی دەشەلی و بە لایەکدا دەچەتری. لە دڵی خۆما وتم لەوانەیە ساتمەی لە شتێک کردبێ و ئازاری بینیبێ. دوایی بۆم دەرکەوو کە سەرخۆشە. وتم چاکترین شت ئەوەیە خۆم ئاشکرا نەکەم تا دەرگا دەکاتەوە و دەچێتە ژوور و ئینجا دوابەدوای ئەو خۆم بکەم بە ژووردا و یەکسەر خۆم بخزێنمە ناو جێیەکەمەوە. کەچی کەچی ئەمەم بۆ نەکرا. پاش نەختێک ژنی خاوەن خانووەکە هاتەوە منیش لەگەڵ ئەودا خۆم کرد بە ماڵا و بێ خشپە لە پێ پلکانەکان سەرکەوتم تا کەس هەستم پێ نەکا. بۆ بەدبەختی لەم کاتەیا لویس هاتە دەرەوە و. بینیمی ئەوە بە ملیشکاوت بۆ کۆغرەکەی ئەمە ماڵی تۆ نییە منیش بێدەنگ ڕق ڕاوەستان ئەم شەو لێرە نانویت ئیتر بەسە گیانم دەرچوو بە دەستانەوە بە دەستی خۆت و براکەتەوە بێ ئەوەی ورتەم لێوە بێ باندایەوە بە پێپیلکانەکان هاتمە خوارەوە لە ماڵ دەرچوون ئەوەندە دەربەستی مەسلەکە نەبووم چونکە لە دڵی خۆماوتمی تل لەمە بۆ من نانی تێدا نەماوە دەبێ بیر لە دەرویەکی تر بکەمەوە بیستبووم کە باوکم سەرپەرشتکەری مەیخانەی کوێنز هێدی سەر شەقامی بریسن ڕۆدە کە نزیکەی نیو میل لە ماڵەوە دوور بوو، یەکسەر بۆ ئەوێ پێم پێوەنا. بەڵام گەلێکم مابوو بگەمە مەنزڵ. دیم وا خۆی خەریکە هێواش هێواش بەرەوڕووم دێ. کە تەواو لێم نزیک بووەوە سەیرێکی کردم وەک. بیەوێ بڵێ ئەوە بۆ کوێ دەچی؟ چ دەکەی؟ منیش بێ ئەوەی بهێڵم ئەو بێتە پرسیار بە کزییەکە وتم، باوکە! ناهێڵێ، ناهێڵێ بچمە ژوورەوە. لویس ئەوەندەی خواردووەتەوە بەلەسە بووە. پێکەوە بەرەو ماڵ گەڕاینەوە، لە ڕێگا باوکم ڕەتێکی توندی برد و لەبەر خۆی وتی، ڕەنگە من گەلێ لەسەر خۆم بم من من لەو سەر خۆشترم دەرگای ژووری دانیشتەکەی کردەوە بێدەنگ لەسەر قەنەفەیەک دانیشت و بە تۆڕیەوە چاوی بڕیە لیویس. هەمیش لە تەنی ژاگردانەکۆ ڕاوەستا بوو دەستی بە ڕفەکێ وەگرت بوو چونکە خۆی بە ڕاگیر نەدەکرا باوکم پێی گوت ها بۆچی نەتێشتووە ئەم مناڵە بێتە ژوورەوە بە تەوسێکەوە سێریش کرد و ئەجاوتی حەزەکەی تۆش بڕۆ ملت پشکێنە هەمووتان بڕۆن و ملتان پشکێنن وەک شێت باوکم لی داڕساو هیچ بەردەست نەکەوت فڵچەیەکی جل پاکردنەوە نەبێ کاڵمەتی دایە و تا دەستی تێدا بوو تێی سرەواند و شراخەی لەلا جانگی هەڵسان لێدانەکە ئەوەندە قایم بوو کە لە تاوانداوە کێچ ڕاپەڕی و بە دەوری خۆیدا دوو خولی خوارد وینجاوەکو بە پیری یەکێکەوە بچێ بەرە و دەرگاکە ڕەتیدا ئەو کردارەی باوکم زۆر پێ ناخۆش بوو. ئیتر لەبەر چاوم کەوت. لە بیرم نەماوە لەوە دوا چی ڕوویدا. وا تێبگەم دوای ئەوە سێدنیش هاتەوە و باوکم هەردووکمانی خستە ناو جێوە و خۆی لێی دا و ڕۆیشت.